شارستانێتی ڕاستەقینە چییە؟ لاپەڕە نۆ و دوو. خوێنەر تۆ ناوبانگی یاساناسان و پزیشکەکان و هێڵە ئاسنینەکانت زڕاند. ئایا ئەمە مانای ئەوە دەگەیەنێت کە تۆ بە شێوەیەکی گشتی لایەنگری لە هیچ شتێکی میکانیکی ناکەیت؟ گەر وایە، کەواتە شارستانێتی ڕاستەقینە چییە؟ گاندی، وەڵامدانەوەی ئەو پرسیارەت کارێکی دژوار نییە. بە بڕوای من هیچ شارستانێتیەک نییە لە جیهاندا بگاتە ئەو پایەیەی کە شارستانێتی هندیمان پێ ڕاگەیشتووە. چونکە ئەو تۆوانەی کە باوانمان چاندویانە لە نموونەیان نییە. مەزنی ڕۆما، هەروەها مەزنی ئەسینا لەناوچوون و نەمان. هێزی فیرعەونەکان تێکشکا. خودی یابان خۆشی بووە بەشێک لە خۆرئاوا. سەبارەت بە چینیش تا هەنووکە ناتوانین هیچ بڵێین. بەڵام هند وێڕای ئەو چاخ و سەدانەی پێیاندا تێپەڕیوە، بناغەکەی هەر بە تەندروست ماوەتەوە. ئەوروپایەکان لە شوێنەواری یۆنان و ڕۆمان دەکۆڵنەوە، کە دەوڵەتەکانیان ئەو سەروەرییە دێرینەیان لەدەست دا کە پێشان هەیانبوو. ئامانجیشیان لەو لێکۆڵینەوەیان بۆ خۆ بە دوور گرتنە لەو هەڵە و چەوتیانەی کە بوونە هۆکاری هەرەسهێنانی یۆنان و ڕۆمان. بارودۆخی ناهەمواری ئەوان بەو جۆرەیە. هندیش لە نێوەندی هەموو ئەوانەدا وەکی جاری جارانی سەقامگیر و چەسپاوە. هەر ئەمەشە مەزنی و گەورەیەکەی دەسەلمێنێت. لە ڕاستیدا تەنها هەر هند خۆی بەرپرسیارە لە نەزانی و نەخوێندەواری ڕۆڵەکانی و مانەوەیان بە سنوورمەندی لە بەردەم دەروازەی شارستانێتیدا. تایبەتمەندی ئێمە بەو جۆرەیە. ئێمە نامانەوێ هیچ گۆڕانکارییەک بۆ ئەو شتانە قبوڵ بکەین کە ئەزموونەکانمان سەلماندویانە پوختەی ڕاستین. زۆرن ئەو کەسانەی کە دەیانەوێ شێوازی تایبەتی خۆیان لەمەڕ ڕوانین بۆ پرس و بابەتەکان بەسەر هندییەکاندا بسەپێنن. بەڵام هند هێشتا لەسەر هەڵوێستی خۆی جێگیرە. هەر ئەمەشە کە جوانتری دەکا و دەیکاتە بەندەری ئاشتی بۆ ئومێد و هیواکانمان. شارستانێتی ئەو شێوازەی لە هەمبەر ژیانە کەوا لە مرۆڤ دەکات دەرکی ئەوە بکات ئەرکی سەرشانی چییە. پابەندبوون بە بنەما ئاکارییەکانیش واتای جڵەوکردنی ڕۆح و دامرکاندنەوەی خواستەکان دەگەیەنێت. بەو جۆرەش فێری چۆنێتی ناسینی خۆمان دەبین. لەنێو زمانی کۆجراتیدا وشەی شارستانێتی واتە خانمی داوێن پاک. گەر بەو جۆرە لە شارستانێتی بگەین، ئەو دەمە وەکی هەندێک لە بیرمەندان دەڵێن، پێویستیمان بە فێربوونی شتێکی نوێ نابێت، ئیدی ئەو شتە نوێیە لە هەر چەشن و جۆرێک بێت. ئێمە دەزانین ئەقڵچڵێس و چاوچنۆک چەندێک فێربێ و بزانێ داوای زیاتر دەکات. بەمجۆرە هەمیشە هەر بە برسی دەمێنێتەوە. هەمان شتیش سەبارەت بە خواستەکانمان چەندێک بە پیر داواکانیانەوە بچین ئەوان پتر داوا دەکەن. هەر بۆیە باوباپیرانمان سنوورێکیان داناوە بۆ ئەو کارانەی کە دەشێت بکرێن و بوار بە کردنیان دەدرێت. ئەوان گەیشتبوونە ئەو بڕوایەی کە بەختیاری پێش هەر شتێک بەندە بە دۆخی دەروونیمانەوە. ئەوەی کە وا دەکات ئێمە بەختیار یان بەدبەخت بین، دەوڵەمەندی و هەژاری نییە، بەڵکو زۆر جار تێبینی پێچەوانەکەی دەکەین و دەبینین ملیۆنێری ڕەنگە یەکێک بێت لە گرنگترین هۆکارەکانی بەدبەختی. وا دیارە باوباپیرانمان سەرنجی ئەوەیان داوە، هەر بۆیە داوایان لێ کردووین لە ڕابواردن و خۆشگوزەرانی خۆمان دوور بگرین. ئێمە تا ئێستا و تا ڕۆژگاری ئەمڕۆکە ئەو گالیسکانە بەکاردەهێنین کە باوباپیرانمان پێش هەزاران ساڵ لەمەوبەر بەکاریان هێناون. لە نێو کوختەگەلی وەکی ئەو کوختانەدا دەژین کە ئەوان دروستیان دەکردن. دەستمان بەو شێوازی فێرکردنەشەوە گرتووە کە ئەوان بۆیان جێهێشتووین. ئێمە ئاشنای ئەو کێبڕکێیە نین کە هەموو شتێک تێکدەدات، بەڵکو هەر یەکەمان بە ئازادی کاری خۆی دەکا و لە پای ئەوەش کرێیەکی گونجاو وەردەگرێت. هەڵبەت ئەمە لەبەر ئەوەنا کە ئێمە نازانین ئامێر دروست بکەین، بەڵکو لەبەر ئەوەی باوباپیرانمان دەرکی ئەوەیان کردبوو گەر ملی ئەو ڕێگایە بگرینە بەر، مانای وایە ملی ڕێگای کۆیلایەتیمان گرتووە و بەو هۆیەشەوە بەهای ئاکاریمان لەدەست دەدەین. هەر بۆیە لە پاش بیرکردنەوەیەکی زۆر بڕیاریان لەسەر ئەوە داوە و گوتوویانە، دەبێت تەنها ئەو کارانە بکەین کە چوارپەلمان ڕێگای کردنیمان پێدەدات. هەروا دەرکی ئەوەیان کردووە کە بەختیاری ڕاستەقینە و بێوەییمان بەندن بە باش بەکارهێنانی دەستەکان و لاقەکانمانەوە. پاشان زیاتر بیریان کردۆتەوە و تێبینی ئەوەیان کردووە کە شارەکان چیتر نین جگە لە کۆسپ و داوگەلێک کە نیشتەجێیانی نێوی ناتوانن شتێکیان لێوە دەستگیر بێت ناوی بەختیاری بێت. هەروەها لە نێو شاردا خراپەکاری لە شێوەی باندە دزەکان و گیرفانبڕان و لەشفرۆشاندا ڕەگ و ڕیشەی خۆیدا دەکوتێ. تیایدا دەوڵەمەند دزی لە هەژار دەکات و هەژارتری دەکات. هەر بۆیە هەژاران لە دێهاتەکاندا ماونەتەوە و نیشتەجێ بوون. هەروەها تێبینی ئەوەیان کردووە پادشاکان و شمشێرەکانیان هاوتای چەکە ئاکارییەکان نین و پادشاکانیان بە پایە نزمتر لە هەر هەژارێک تەماشا کردووە. میللەتێک لەسەر سیستەم و دەستوورگەلی لەم جۆرە شانی لادابێت، لە توانایدا هەیە خزمەتی زۆری ئەوانی تر بکات و زۆریان پێشکەش بکات. ئامادەش نییە لە دەرەوەڕا پەند و وانە وەربگرێت و فێر بکرێ. ئەم میللەتە دادگاگەل و یاساناس و پزیشکانی تایبەتی خۆی هەبوو. بەڵام ئەمە لە چوارچێوەیەکی سنوورداردا ڕێگای پێ دەدرا و قبوڵ بوو. هەمووانیش دەیانزانی کە ئەم پیشانە هیچیان لە پیشەکانی دیکە زیاتر نەبوو. سەرباری ئەوەش خاوەنی ئەم پیشانە دزییان لە مشتەرییەکانیان نەدەکرد. ئەوان لە خزمەتی گەلدا بوون و سەرداری گەل نەبوون. دادپەروەری وەکی یەک بەسەر هەموواندا جێبەجێ دەبوو. خەڵکی خۆیان لە چوون بۆ دادگا دوور دەگرت. هەروەها فریودەرانێکیش بوونیان نەبوو خەڵکی بەوە گۆمڕا بکەن پەنا ببەنە بەر دادگاکان، چونکە ئەو کەسانە تەنها لە نێو شارەکاندا هەن. زۆربەی خەڵکی لە دێهاتدا ئازادانە سەرگەرمی ئیش و کارە کشتوکاڵییەکان دەبن و ئەمەش نیشانەی سەربەخۆیی ڕاستەقینەییە. هەروەها لەو شوێنەدا کە شارستانێتی نەفرەت لێکراوە، دەستی پێ ڕانەگەیشتبوو. هەند لەو بارەیدا مایەوە کە هەمیشە تیایدا بوو. دانیشتوانی ئەو ناوچانە ماوەیەکی زۆر پێت پێدەکەنن گەر بتەوێت تیۆریا نوێکەی خۆتیان بۆ بخەیتە ڕوو. ئینگلیس نەیتوانی یاسا لای ئەوان جێبەجێ بکا و هەروەها ئێمەش ناتوانین ئەو کارە بکەین. من دەمەوێت ئامۆژگاریەکی تۆو هەموو ئەو کەسانی وەکی تۆ بکەم، کە نیشتیمانی خۆیان خۆش دەوێت و پێیان بڵێم بڕۆن تەنها ماوەی شەش مانگ لە ناوەوەی هند و لەو ناوچانەدا بەسەر بەرن کە هێشتا تێپەڕبوونی هێڵەکانی ئاسن خراپی نەکردوون. بەو هۆیەشەوە دەبنە هاوڵاتی گەلی ڕاستەقینە و ئەو دەمە مافی خۆتانە سەبارەت بە سەربەخۆیی هندیش قسە بکەن. ئەمێستا تۆ زۆر چاک لە مەبەستم لە شارستانێتی ڕاستەقینە تێدەگەی. هەموو ئەو کەسانەش کە دەیانەوێ دۆخی هند بەو جۆرەی کە بۆم باس کردیت بگۆڕن، دوژمنن و دەیانەوێ زیان بە نیشتیمان بگەیەنن. خوێنەر، گەر هند بەو جۆرە بوایە کە تۆ باست کرد، ئەو دەمە هیچ کێشەیەک لە گۆڕێدا نەدەبوو. بەڵام هەروەها هند بریتییە لەو سەدان کچە بێوەژن و ژنانەی کە تەمەنیان دوو ساڵە. هەروەها هند بریتییە لەو دایک و ژنە مناڵانەی کە تەمەنیان دوانزە ساڵە و هەروەها ئەو فرەمێردیەش کە وابەستەی پتر لە ژنێک دەبن. هەروا هەندی نیۆگا و لەشفرۆشیشە کە کیژان بە ناوی ئاینەوە دەیکەن. هەروا هەند قوربانی کردنە بە مەڕ و بزن بە ناوی ئاینەوە. ئایا تۆ لە نێو هەموو ئەمانەدا نیشانەکانی ئەو شارستانێتیە بەدی دەکەیت کە بۆت باس کردم؟ گاندی. تۆ تووشی بەدحاڵیبوون هاتوویت و بە پێچەوانەوە لە بابەتەکە گەیشتوویت. ئەو کەموکووڕیانەی کە تۆ باست کردن کەموکووڕین. بەڵام من تێکەڵیم لە نێوان ئەو کەموکووڕیانە و شارستانێتی کۆن و دێرینماندا نەکرد کە بە کوێرایی چاوی شارستانێتی نوێ درێژە بە ژیان دەدا و ئێمە دەست لە جەنگان لە دژی و لە هەوڵی لەنێوبردنی هەڵناگرین. هەروەها ئێمە دەتوانین سەبارەت بە هەوڵی لەناوبردنی ئەو کەموکوڕییانە ئەو دۆخە دەروونییە بەکار بهێنین کە لای خۆمان هاتۆتە کایەوە. بەڵام ئەو کەموکورتییانەی شارستانێتی نوێ کە من پێش چاوم خستیت، خودی هەوادارانی ئەو شارستانێتییە خۆشیان ناتوانن نکوڵی لێ بکەن. ڕۆڵەکانی شارستانێتی هندیش بە هەمان جۆر باسیان کردووە کە من باسم کرد. هەروە لەسایی هەموو شارستانێتیەک و لە هەر بەشێک لە بەشەکانی جیهاندا مرۆڤ نەگەیشتۆتە کامڵی. ئامانجی شارستانێتی هندیش بەرزکردنەوەی ئاستی ئاکاری مرۆڤە. بەڵام شارستانێتی خۆرئاوا کار بۆ دابەزاندنی ئەو ئاستە دەکات. شارستانێتی خۆراوا شارستانێتیکی بێ باوەڕە بەخوا. بەڵام شارستانێتی ئێمە لەسەر بنەمای باوەڕبوون بەخوا شاندا دەدات. ئەوانەی کە هەندیان خۆش دەوێ و شتەکان بەو شێوەیە دەبینن چیتریان لە توانادا نییە تەنها هەڵهاتن نەبێت بۆ ئامێزی شارستانێتی دێرینی هندی وەکی چۆن منداڵ بەرەو ئامێزی دایکی ڕادەکات.